لەو نیعمەتە گەورەی ئێمە بەسەرتانەوە یعنی نیعمەتەکە بەسەر باوک و باپیرانەوە جیلی ئەجیالی پێشینە بەڵام نیعممەتێک بەسەر باوک و باپیران کرابێ نیعممەتە بەسەر کوڕەکانیش کە خی گەورە ڕێزێکی لە باوکت نابێت تۆ ئێستا دڵت پێی خۆش واتە ئەی بەن و ئیسرائیل ئەینەوەی یعقوب ئێوە بیر بکەنەوە لەو نیعممەتەی کە کاتی خۆی لە سەردەمی موسا و فرعون خی پەروەردگار چ نیعممەتێکی بەسەر ئەسڵ و نەسەبی ئێوە داڕشتووە بزانین نیعممەتەکە چییە؟ کە ئەوان یەسومونەکم یعنی یولزیمونەکم بسوء العذاب چ عذابێکیان چ سزایەکیان بە ئێوە دەچەشت خراپترین سزا خراپترین سزای ئێوەیان دەدا خراپترین ئەزیەت و عقوبە و ئازار و ئەشکەنجەی ئێوەیان دەدا دەهێشتەوە بە زیندویی ئەمە چۆن بوو براکانم ئەو بوو کە ئاری فرعون چۆن دەوترێ مەجلیسی شیوخ ڕاوێشکارانی فرعون بە فرعونیان وت ئەی فرعون ئێمە خوێندومانەتەوە لە کتابەکانی پێشوو کە لەم سەردەمەی ئەمڕۆماندا مناڵێکی بەن و ئیسرائیلی دەبێت تۆ لە سەردەستی ئەو بە هیلاک دەچی ئەی چار چییە بڕیار چییە چی بکەین چار ئەوەیە کە هەرچی کوڕێکیان ببێت چیان لێ بکەین بیان کوشی هەرچی کوڕێکیان بوو با بزانین مامانەکان تەکلیف بکەین و جاسوسیان لەسەر دابنین نەوەی بەن و ئیسرائیل کە کوڕیان بوو سەری ببڕن کچیشیان بوو بیهێڵنەوە دوای وتیان ئاخر کەوا بکەین دوای چەند ساڵێک کوڕ نامێنێ پیاویان نامێنێ و واتە تەواو یعنی ئینقراض دەکەن و دوابراو دەبن و نامێنن بنو ئیسرائیل هەر نامێنێ کە نەشمێنن ئەی چێ بێت خزمەتی ئێمە بکە چێ خزمەتی ئێمە بکە فرعون و قبطەکان ئەوان چۆن جاران لە سەردەمی سەدامی تاغوددا مواتنی ڕقم یەک و دەرەجەیەک و مواتنی دەرەجە دوو هەبوو ئەوەی کە لەگەڵ خۆی با و بەعسی بواە ئەوە هاوڵاتیەکی پلە یەک بوو ئەوەی کە لەگەڵ خۆی نەبووە هاوڵاتی پلە دوو بوو ئەوەی تر پلە سێ بوو ئێ فرعون ئەوەش کە لەگەڵ فرعونە پلە یەکن ئەنی نظامی طبقات چینایەتی لە کۆمەڵگادا ئەو نظامە ڕەچاو دەکرا پلە دوو دەبێت خزمەتی پلە یەک بکات خزمەتکاری پلە یەک بێت دائیمەن بۆ پلە دوو نییە بێتە ئاستی پلە یەک ئێوتیان ئێمە کە پلە دووەکان کە بەن و ئیسرائیلن کوڕەکانیان هەمووی سەر ببڕین مناڵەکانیان وردە وردە نامێنن هەر پلەیەک دەمێنێتەوە ئەو کاتە خۆی مەش نابێ خۆمان خزمەتی خۆمان بکەین کەس نامێنێ خزمەتی ئێمە بکە پلە دوو نامێنێ خزمەتمان بکە ئەی چارچیە وتیان بە شتێ تر بکەین باوا بکەین هەر ساڵێک یعنی کوڕەکانیان سەر ببڕین ساڵەکەی تر لی گەڕین ئاوا بێت بۆی لە بینی مان و نەماندا بێت لە بینی مان و نەماندا بن بەڵام کچەکان مەترسیمان لە کچ نییە چونکە وەکو لە معلوماتەکەی ڕابردوو هاتووە کوڕێک دەبێت لە سەردەستی ئەو کوڕە فرعون لە ناو دەچێت کە موسای عليه سڵات و سلام کچەکان دەهێڵینەوە بۆی خزمەتمان بکەن بەڵام کوڕەکان مادام هەموو چینەکان هەموو زکەکانیان نەکوژرێن با یەک بە یەک بێت قەدەری ڕب العالمین ئەو ساڵەی کە هاڕون کە برای موسایە کە لە دایک بوو ساڵی عافواتە هاڕوون بەر عافات کەوتو بووە و ئاساییە چکە ئەم ساڵە ناوێ کەس بکوژێ مناڵ بکوژێ ئەو ساڵێک کە موسا لەدایک دەبێت ساڵی کوشتن و سربڕینە پەروەردگار خۆی حکمەتی لەوەدایە ئیشی بەو قەزیەیە ئێ موسا فرعون بەهۆی موساوە لە ناو دەچێت ئێ موساش لە ساڵی عافاتەکە لە دایک نەبوو لە ساڵی ئەعدامەکە لە دایک بوو ئێ چی لە موسا بکرێ خی گەورە دەیەوێت لوتی فیرعەونی پێ بشکێنێت، ئەو ساڵەی کە تۆ بڕیار دەدەی موسا لەناوچێت دەبێت لەو ساڵە لەدایک بێ و لەناو قەسرەکەی خۆشتدا خۆشت پەروەردەی کەی ئەی فیرعەون بۆ لەناوبردنی خۆ فعلا لەدایک بوو ئێ چی بکەین چۆن بیشارینەوە دەیبی خەنە تابوتێکەوە فڕی دەنە ناو بەحرەوە ئەوجا لە کەنار بەحرەوە دەدۆزرێتەوە جەماعەتی فرعون دەیدۆزنەوە خێزانی فرعون هەڵی دەگرێتەوە بۆ خۆی و کوڕێکی جوانە و لا تەقتلوه بە فرعون دەڵێ مەی کوژنەوە با بۆ خۆمان بێت ئێمە خزمەتی دەکەین لە بەردەستی خۆمانە ئێ باشە بەڵام مناڵێک پێویستی بە دایکێکێ شیری بداتێ بڕۆن بگەڕێن لە شاردا لە وڵاتدا بزانن مامان بێنن کامیان زیاتر پێی ئیسراحەت بێت ئەو شیری بداتێ وحڕمنا عليه المەڕاضع خوای گەورە شیری هەموو دایکێکی لێ مەنع کرد هەر دایکێک دێت کە شیری هەیە شیری بداتێ شیری کەس ناخۆ تا دایکی خۆی دێت ئافرەتێ دەڵێ هەل ئەدلکم علا بەی ئەهلی بەیتن یەکفولونەه پێتان بڵێم ئافرەتێکی تر ماوە لەوانەیە بەشک و چێە دایکی خۆیەتی بەس نازانن دێن فعلەن ئەوە ئەوە دایکە ئەو شیری ئەوەی پێخۆشە ئەوجا پارەشی دەدرێتێ دایکەکەی بەس خزمەتی چێ بکە خزمەتی موسا بکە لە ماڵی فرعوندا لە قەسری فرعوندا دەبێ بش پارێزرێ کەسیش دەستی بۆ نەهێنێ ناشزانێ بۆچی گەورەی دەکات چی لێ دەردەچێت ئەوەی لێ دەردەچێت کە دەبێتە سەبەبی ڕەحمەت و هیدایەت و عدالەت و دارپەروەری و دەبێتە سەبەبی نەمانی زوڵم و ستەمکاری و تاغوتی بەو شێوازە براکانم بەنو ئیسرائیل لە سزا و عەزاب دابوون تعذیب دەدران وفي ذلكم بلاء من ربكم عظيم لەمەشدا بەڕاستی ئیمتحانێک لەلایەن پەروەردگارتانەوە ئیمتحانێ و تاقیکردنەوەیکی زۆر گەورەیە لەلایەن پەروەردگارتانەوە کە پێی تاقیکرانەوە ئیمتحان کران چ ناڕەحەتیەکە تۆ هەموو ساڵێک چی مناڵ دەبێ هەمووی سەر ببڕدرێ هەمووی سەرببڕدرێ ئێمە چەند ناخۆشە چەند ناڕەحەتە ئەو امتحانە قورسە وەید فەرقنا بکم البحرە لێرە سلوبی قورآان براکانم لە هەندێک شوێن بە کورتی باسی بەسەرهاتێک دەکات لە هەندێک شوێن بە درێژی ستا ئەو هەموو درێژیە من باسم کرد لە سوورەتی قەسەسدا خی گەورە بە درێژتریش باسی کردووە من بە کورتی باسم کرد بەس لێرە ئەو درێژیە هیچی باز نەکرا یەکسەر گەیشتە چی وئید فەرق نابیکم و البەحرە بیرکەنەوە لەو نعممەتەی خوا بەسەرتانەوە ستا نیعمەتی یەکەمی خوا چی بوو وەیدنە جەیناکم ئێوە ما ڕزگار کرد لە چێ لە فرعون و ئالی فرعون ئێستا لێرە وەید فەرق نابیکم و بەحرە ئێمە بە ئێوەوە بەحرەکەمان شەق کرد هێجارەکەی کاتی بەحر شەقکردن هات دوای ئەوەی موسا گەورە بوو و موسا سەڵات سلامی خی گەورەی لەسەر بێ قیبتیەکی کۆشت لە جەماعەتی فرعون چکە زاڵم بوو ئەوجا موسا ڕای کرد لە مەدینەکە دەرچوو لە شار دەرچوو لە میسر کە چوو بۆ مەدیان لەوێ چەند ساڵ مایەوە دە ساڵ شوانێتی کرد ئەو جاژنی هێنا ئەو جا گەڕایەوە بووە بە پێغەمبەر سەڵات سلامی خی گەورەی لەسەر بێ دەچێ لەگەڵ هاڕوونی برای دەچێ بۆ لای فرعون و بانگی دەکا بۆ لای خوا و تەنها خواپەرستی بانگی دەکا بۆ عەدالەت و وازهێنان لە زوڵم و ستەم و چەوساندنەوەی بەنو ئیسرائیل ئەوانە هەمووی کرا هەمووی باس کراوە بەس لێرە نا باس نەکراوە دوای ئەوە کە دەگاتە ئەو پەڕی قیممە هیچ مەجال نامێنێ ئەو جا هیجرەت دێ ئەی موسا خۆت و قەومەکەت هیجرەت بکەن و ڕاکەن و دەرچن لە شار ئەجینا کۆتایی پێ هاتووە فرعون ئەو هەموو سحر و ئسلوبەی بەکاری هێنا بۆ شکست پێهێنانی موسا هیچی فیدەی نەبوو هەمووی بە سەرکەوتنی ئیسلام و تەوحید کۆتایی پێدێ و بە شکستی فرعون کۆتایی پێدەهات بڕیاریدا لە ناوی بەرێ و بیکوژێت موسا عليه سەڵات وسلام خۆی و بەن و ئیسرائیل ڕۆیشت ڕۆیشتن گەیشتە بەحر ئێ باشە چی بکەن لە پێشیان بەحرە لە دواشیان جوندەکانی فرعونە ئەی ئەین المەفەڕ ئێستا چی بکەن چۆن ڕابکەن چۆن نەجاتیان بێت خۆیان بکەنە بەحرەکە دەخنچێن بگەڕێنەوە ئەوە فرعون و جوندەکانی لە دوایانن خی پرۆزگار ئەمری پێکردن بڕۆنە ناو بەحرەوە لە بە دارەکەت لە بەحرەکە بدە و حەقت نەبێ بڕۆ ناو بەحرەوە خوای پەروەردگار ئەم بەحرەی بۆ شەق کردن وئید فەرقنا بکم البحرە فەرقنا دوانزە ڕێگا لەو بەحرەدا دروست بوو دوانزە ڕێگای وشک ئەولا ئەولا یعنی بهێنە پێشچوی خۆت براکەم هەر بەحرێک بۆ نمونە سە دو سە سێسە متر قوڵە سێسە متر بیری لێ بکەوە ئەو بەحرەکە جادەیەک چی تێدا دروست دەبێ وشک هەر تەڕیژ نییە بڵێ قڕە وشک یا بەسەن فضرب لهم طريقا في البحر يبسا يعني يبسا يعني چی وشک وشک زەویەکی وشک بنی بەحرەکە ئەو لا وەکو شاخێک وەکو کێوێک ئاو وەستاوە و نایەتە ئەم لاوە ئەو لاش وەکو کێوێک ئاو وەستاوە و نایەنەوە یەک ئاوا سێری دەکات بڕۆ پەڕنەوە چکە دوازدە تیرە بوون دوازدە ڕێگایان بۆ کرایەوە لەنا ئەو بەحرەدا دەی بپەڕنەوە ئێوە ئەوە نیعمەتێکە یا نیعمەت نییە بە چاوی خۆت ببینی دژمنەکەت زەلیل بووە ڕیسوا بووە لە ناو دەچێت کە تا لەحزەیەک پێش ئێستا دەویست تۆ لە ناو بەرێ و چەند کەسیان لێ لە ناو بردن ئێستا بە چاوی خۆت دەیبینی و ئەنتم تەندڕون و ئێوە سەیریان دەکەن ئەوەتە چۆن زەلیلن دەناڵێنن ئەوە خەریکە غەرق دەبن و دەمرن هەمویان فعلا هەمووی خنکان بە فرعونیشەوە بەڵام خی گەورە وعدیدا بەڵێنیدا لاشەی فرعون بپارێزێت تا ئێستا ماوە یان نەماوە لاشەی فرعون لاشەی فرعون ماوە ئەمەش گەورەترین معجیزەیە براکانم نازانم بۆ ئینسانی ملحید و بێ باوەڕ ئەگەر لە هیچ شتێک عیبرەت وەرنەگرن بۆ لەوە عیبرەت وەرناگرن لاشەی فرعون بۆ ماوە بۆ هەر پادشایەک و هەر ڕەئیسێک بێت ئیلا دەبێ پارێزگاری لەو لاشەیە بکات ئەگەر ئیمانداریش نەبێت بەڵێنی خوایە نونەجیکە ببەدەنیک لتەکوونە لیمەن خەلفەکە ئایا ئێمە لاشەی تۆ دەپارێزین بەس لاشەکەت بەبێ ڕۆح بۆی بیبیتە عیبڕەت بۆ ئەوانەی دوای خۆت سبحان الله ئێ باشە بۆ کەسێک نەهات بڵێ من دەمەوێت بەڵێنەکەی خوا نەهێڵم سەر بگرێت ئیلا دەبێ بۆ خەڵکی دەرخەم کە ئەو ئایەتەی کە دەڵێ خوای گەورە فەرموویەتی فیرعەون لاشەکەی دەپارێزین بۆی بە درۆی بخەینەوە کە ئەمە قورئان نییە لاشەی فیرعەون با لە ناوبەرین کەس دەتوانێت ڕئیس لە دوای ڕئیس حکوومەت لە دوای حکوومەت دێ دەیپارێزێت ئێ باشە چێ پێوتون بیپارێزن ئیلا دەبێ بیپارێزن بە خۆیان نییە دەبێ بیپارێزن نیعمەتەکە زانیمان خوای پەروەردگار ڕزگاری کردن ئێستا فرعون نەما جوندی فرعون نەما هەر وەکو چۆن یعنی گەلی کورت جاران لە ژێر ستەمی سەددام لە تعزیب دابوو ستا سەددام نەما و جوندەکانی نەما و بەعسی نەما بە فەزل و کەڕەمی خوا ستا بارودۆخێکی ترە یانی تەقریبەن وەکو بڵین کورد سەربەخۆیە بیهێنەوە پێش چاوی خۆت بەن و ئیسرائیلیش ئێستا سەربەخۆن تەواو ئەو زاڵمە نەما بەسەریانەوە وإذ وعدنا موسى أربعين ليلة پەروەردگار بەڵێنی بە موسادا بچێ بۆ چێوی طور چل ڕۆژ لەوێ بمێنێتەوە حەفتا کەسیش لە قەومەکەی خۆی هەڵی بژار لەگەڵی بچن خی پەروەردگار لەو چل ڕۆژەدا چی بۆ دەێنێت کچێ ئەو چل ڕۆژە لەوێ بێ خوای گەورە تەوڕاتی بۆ دادەبەزێنێت کە تەورات ینی ئەو پەیامە خوایەیە کە دەبێتە دەستور و بەرنامەی ژیانیان مای ڕەحمەت و هیدایەتیانە چل ڕۆژەکە زانایان دەفەرمونون مانجی دوول قاعدە لەگەڵ دە ڕۆژی دوول حجەش دە ڕۆژی دوول حجە کە دەیەم ڕۆژ چ ڕۆژێکە ئەمڕۆی ئێمە دەم ڕۆژ چ ڕۆژە لە سەردەمی ئێمە جەژنی قوربانە دەم ڕۆژی دولحجە جەژنی قوربانە ئەم چ ڕۆژە لەوێ بوو باشە بەن و ئیسرائیلەکان کە دەزانن خی گەورە بەهۆی موساوە ڕزگاری کردن بەهۆی موساوە ڕزگاری کردن لە فرعون بەهۆی موساوە ئەوەتە ڕێزی لێناون موساش لەگەڵ حەفتا پیاوی عاقڵی ڕیشسپی ئەوان ئەوە چووە و چاوەڕێ دەکا خوای گەورە وەحی بۆ دەنێرێ و قسەی لەگەڵ دەکات و دەنگی خوا دەبیستێت و پەروەردگار لەگەڵی دەدوێت پەیامی بۆ دەنێرێ دەبێ ئەوان چی بکەن لەو مدەی ئینتیظاری چل ڕۆژەدا شکری خوا بکەن دڵخۆش بن چاوەڕێکەن موسایە بگەڕێتەوە ناویان بەڵام ئەوان چیان کرد ثم اتخذتم العجل من بعده ئێوە لە دوای ڕۆیشتنی موسا لەسەر ئەو دینە نەمان کە موسای لەسەر بوو موسا چوە خێر و بەرەکەت بۆ ئێوە بێنێتەوە کەچی ئێوە دەستتان کرد بە پەرستنی عجل عجل چییە؟ گوێرەکەیەک دەستتان کرد و ثم اتخذتم العجل فعلی اتخذ چەند مەفعولی هەیە اي باشا اتخذتم العجلة عجل مفعولية كما يكون مفعولي دوم لەوێوە دەچۆ ناو لە پشتەوە دەهات دەرەوە دەنگێکی لێ دەهات دڵیان پێخۆش بوو ئەوە هادا ئیلاهکم و ئیلاه موسا فەنەسی سامری وتی ئەوە خی ئێوە خی موساشە بەڵام موسا لە بیری چێتەوە ئەوەی من دروستم کرد ئەوە خواتانە بە دەستی خۆ دروستی کەی بژڵی خوامە سە سەیری بودیەکان کەن بودیەکان بەدەستی خۆیان دێن وردە وردە دای دەتاشێن تاوەکو بودایەک دروست دەکەن دوای کڕنوشی وە دەبێت ئێ تۆ خۆ دروستت کردووە یا کڕنوش بۆ گایەک دەبا کابرای هندۆسی یا بۆ مشکێک بۆ جرجێک یا بۆ قەبرێک یا بۆ شخصێک ئەمانە چین تۆ عیبادەتی بکەی و زەلیلی بۆ بنوێنیت وأنتم ظالمون و بەڕاستی ئێوە زۆر زاڵ مستەمکار بوون کە چیتان کرد چوون لە دوای ڕۆیشتنی موسا چاوەڕێی موساتان نەکرد لەسەر دینەکەی موسا نەمانەوە چون گوێرەکەیەکتان کرد بە پەرسترا و پەرستان ئەوە شرکی گەورەیە کوفری گەورەیە ئێوە بچن غەیری خوا بپەرستن ثم عفونا عنكم من بعد ذلك خوای گەورە چەند بە ڕەحمە براکانم خوا گەورە لێ خۆش بووە تەوبەت لێ قوبڵ دەکا بە مەرجێ کردەوەی چاکە بکەی و بگەڕیتەوە سەر ڕێگای ڕاست دەفەرمێ ئێمە لە پاش ئەوە عفومان کردن لعلكم تشکرون بەڵکو لەمە دوا کە عفومان کردن لەو تاوانە گەورەتان ئێمە پێشتر نیعممەتێکمان بەسەر داڕش بوون نیعممەت وای پێویست دەکرد شکری بکەن ئێوە شکرتان نەکرد بە موسامان بەخشی چ شتێک الكتاب والفرقان کتابەکە تەورات تەوراتمان بە موسا بەخشی والفرقان ئەوە هەر عطف الشيء على نفسه لاختلاف اللفظ فرقان کە تەورات حەق و ناحەقتان بۆ لێک فەرق دەکە و بۆ لێکتان لێک جا دەکاتەوە لعلكم تهتدون بەڵکو بەهۆی ئەم تەوراتەوە هیدایەت بدرێن ڕێنمویی بکرێن ڕێگای ڕاست بدۆزنەوە لە ڕێچکەی باتڵ دوورکەونەوە